لەو چەند ڕۆژەی مەحکەمەکەدا چەند برادەر و دڵسۆز و خۆشەویستی ئەو کاتە بە هیچ جۆرێ خافڵیان نەدەکردین لەمانە سالکە بەرتل کلیفۆرد ئۆدیت و ژنەکەی، هانس ئێدلەر و ژنەکەی و فشتیوانگەر و ژنەکەی و گەلێ کەسی تر. سالکا بێرتل کە ئەکتەرێکی پۆڵۆنی بوو چەند جار نانی ئێوارانی بۆ ئێمە و چەند کەسی تری بەهۆی ئێمەوە لە ماڵی خۆی دروست دەکرد. لەوانەی کە دۆستایەتییان لەگەڵیدا هەبوو پیاوی وەکوو تۆماس مان، بێرتۆلد برێخت، شۆنبێرگ، هانس ئێزلەر، لێۆن، فشتوانکەر، ستیڤن سپێندەر، سیریل کۆناڵی و گەلێکی تر. لە ماڵی هانس ئیزلەر زۆر جار چاومان بە بێرتۆلت برێخت دەکەوت کە بە سەرە هەڵپاچراوەکەیەوە زۆر قیت دەهاتە بەر چاو، وەکو لە بیرمە هەرگیز جگەرەی لە دەم نەدەکەوتە خوارەوە. پاش چەند مانگ ڕوونووسی مسیۆ ڤێردۆم نیشانی دا کە پاش هەندێ تاوتوێکردن و هەڵدانەوەی لاپەڕەکانی تاقە قسەی ئەمە بوو. گوتی، لەسەر شێوەی چین و نیوسیوتە. لە بارەی وەزعی سیاسی وڵاتە یەکگرتووەکانەوە جارێکیان بیروڕای لێۆن پشتیوان گەرم پرسی، لە وەڵامە بەدەم گاڵتەوە وتی، بەخۆڕایی نییە کە لە بەرلین خانووە تازەکەم تەواو کرد. هێتلەر دەسەڵاتی پچڕی و من ناچار ئەوێم بەجێهێشت هاتمە پاریس و تازە ئاپارتمانە پشکۆلەکەمم ڕاخستبوو کە نازییەکان هاتنە پاریسەوە ناچار لەوێش تارام هێستا لە ئەمریکام چەند ڕۆژێکە خانوویەکەم لە سانتا مۆنیکا کڕیوە ئەلێرەیە شانێکی هەڵتەکاند و بزەیەکی ماناداری کرد ئەگەرچی تووشی چەند قۆرت و ساتمە بوو بووم کە هەندێکیان زیانیان بەناوبانگی شم گەیاندبوو بەڵام ئەمانە هەموو لە دڵمدا بڕوایان بەوە لەق نەکردبوو کەمووی کۆمیدیایەکی باش هەموو دەردەکانم دەرمان دەکا هەر بەم بڕوایەشەوە مسیۆ ڤێردۆم تەواو کرد. هەموو کارەکە دوو ساڵی کێشا، بەڵام وێنەگرتن لە دوو هەفتەی زیاتر نەخایاند، ئەمەش بۆ من ماوەیەکی یەکجار کورت بوو. پاش تەواوبوون، چیرۆکەکەم بە نووسراوی بۆ مەکتەبی برێن نارد بۆ سانسۆر. ئەوەندەی پێنەچوو نامەیەکم لەم مەکتەبەوە بۆ هات کە چیرۆکەکەی بە تەواوەتی قەدەغە کردبوو. ئەم مەکتەبی برێنە لقێکی دەزگای ڕەوشت بوو. کە ئەمیش سەر بە یەکێتی فلیمسازی. من لەگەڵ ئەودام کە سانسۆر پێویستە بەڵام دەبێت لە بەکارهێنانی سانسۆردا ڕێ و شوێن ڕەچاو بکرێ گینا مەسەلەکە هەروا ئاسان نییە، تاقە شتێک کە من لەم بارەیەوە پێشنیازی دەکەم ئەوەیە پێودانگەکانی نەرم بن نەک ڕەق و تەق و دۆگماتیکی و هەروەها هەڕەمەکی بەکار نەهێنرێن بەڵکو لەسەر ئەساسی گەوەرشوناسی و زیرەکی و بۆچوونی مەوزوعیانە بخرێتە کار. لە ڕوانگەی شێخلاقیەوە من وای بۆ دەچم کە شەڕە چەپۆک و شەق وەشاندن و ئازاردان و کوشتن و بڕین و فەلسەفەی درۆزنانە بە قەدیمەنێکی ناشرینی سێکس زیان بەخشن. بێرنارد شۆ بە خۆڕایی نەیدەوت کە بە شەوی لاگە کێشانی کابرایەکی بەدڕەفتاردا ئاسنترین ڕێگای چارەسەرکردنی گیروگرفتەکانی ژیانە ئەگەر بلوێ بە لەوەی بکەومە سەروژێرکردنی مەسەلەی سانسۆری مسیۆ بێردۆ، وا چاکە کورتەیەکی چیرۆکەکە بگێڕمەوە. ڤێردۆ کابرایەکە کوشتنی یەک لە دوای یەکی ژنەکانی خۆی کردووە بە خوو. ئەو لە ئەسڵدا نووسەر بووە لە بانکێکدا و لە سەردەمی کەسادی لە کار دەرکراوە. پیشەی ئەوەیە گەورە کچی دەست لە شوو کردن شتووی دەوڵەمەند بدۆزێتەوە و بیانخوازێ. لە پاشان بۆ دەستگرتن بەسەر پارەکانیاندا یەک لە دوای یەک بیانکوژێ. ژنە هەمیشەییەکەی نەخۆشی پەکی خستووە و لەگەڵ کوڕە کۆرپەکەیدا لە ئاواییەکدا دەژین، بەڵام ئاگای لەم پیشە تاوانبارانەیەی مێردەکەی نییە. پاش ئەوەی یەکێک لە قوربانییەکانی دەکوژێ، ڤێردۆ وەکو هەر مێردێکی بۆرژوازی چۆن ئێواران لە کارێکی گران دەگەڕێتەوە، ئەمیش ئاوەها دەگەڕێتەوە ماڵ. دوو دەماری ناکۆکی ڕەوشت، پاکی و بەدڕەوشتی لە ناخیدا زۆرانبازی دەکەن. کابرایەک کە لە بن پەلکردنی گوڵەکانی باخچەکەیدا تەنانەت پێ لە کرمێکیش نانێ لە کاتێکا پاش تەواوکردنی بن پەلکردنەکە یەکێک لە قوربانییەکانی بێپەروا هەڵدەگرێ و دەیخاتە ناو مەنجەنیقێکی سەرداپۆشراوەوە تا دەبێ بە خۆڵەمێش چیرۆکە پڕ لە گاڵتەی نوقورچاوی ڕەخنەی توند و هی کۆمەڵایەتی سانسۆرچییەکان لە نامەیەکی دوور و درێژدا ئەو هۆیانەیان بۆ باس کردبووم کە وایانی لێ کردبوو هەموو کارەکە قەدەغە بکەن. لە کۆتایی نامەکەیانا نووسیبوویان کە ئامادەن لەگەڵمدا زیاتر باسی مەسەلەکە بکەن بە جۆرێک کە چیرۆکەکە وای لێبێ بێ لە دەستدانی لایەنی کۆمیدی. لەگەڵ یاسادا بگونجێ بەم جۆرە بەرە و مەکتەبی برێن ڕێم گرتە بەر و کە گەیشتمە وێکسەر برام بۆ لای میستەر برێن. پاش نەختێک کابرایەکی قوچەی گەنج هاتە ژوورەوە کە دیار بوو یەکێک بوو لە یاریدەدەرەکانی دەستی کرد بە قسەی ڕەق و نادۆستانە. کابرا وتی. تۆ چیت داوە لە کەنیسەی کاسۆلیکی؟ منیش وتم مەبەستت چییە؟ دەستی بۆ لاپەڕەیەکی دەسقەتەکە درێژ کرد و وتی، لێرەدا کە ڤێردۆی تاوانبار بە قەشەکە دەڵێ پیاوی چاک چ فەرمانێکت هەیە بۆتی بەجێ بهێنم؟ وتم، بۆ؟ قەشە پیاوی چاک نییە؟ دەستێکی بە گاڵتەوە ڕاوەشاند، گوتی، هە هە، ئەمە گاڵتە پێکردنە. منیش وتم قوربان من هیچ بە گاڵتە پێکردنی نازانم بە پیاوێک بڵێم چاک زۆرم لەگەڵ یاوتۆ و کەمیژ نەفت تا بۆم دەرکەوت ناگەینەیەک گوتی نابێ بە قەشە بڵێ پیاوی چاک بەڵکو دەبێ پێی بڵێ بابە منیش گوتم زۆر چاکە هەموو پیاو چاکان دەکەم بە بابە ئەجا پەڕێکی تری هەڵدایە وتی ئەم خەتەش بە زمانی قەشەکەوە دەڵێی، هاتووم داوات لێ بکەم لەگەڵ خودادا ئاش ببیتەوە و ڤێردۆ لە وەڵامدا دەڵێ، من لەگەڵ خودادا ئاشتم، بەڵام هەرام لەگەڵ ئادەمیزادایە، دەزانی ئەمەش هەر گاڵتە پێکردنە. گوتم، تۆ بە جۆرێک بۆ مەسەلەکە دەچی و من بە جۆرێکی تر. گوتی. ئینجا لە شوێنێکی تر ڤێردۆ ڕوو دەکاتە قەشەکە و دەڵێ، دەی باشە، ئەی تۆ جگە لە گوناه چیتر دەکەی؟ گوتم. ڕاستەکەی ئەمە نەختێک زەقە بەڵام مەبەست جگە لە گاڵتە هیچی تر نییە نەک ناڕێزگرتنی قەشە. بەڵام ڤێردۆ بەردەوامە هەر ڕەخنە لە قەشە دەگرێ. دەتەوێ قەشە دەورێکی کۆمیدیایانە ببینێ؟ بێگومان بێگومان نا. بەڵام بۆچی وەڵامێکی باش نادەیتەوە؟ سەیرکە سەیرکە کابرای تاوانبار وا بەرەو مردن دەڕوا و هەوڵ دەدا خۆی وا نیشان بدا کە باکی بە مردن نییە. لێرەیە زۆرم بە شان و بەهوی قەشەدا هەڵداوە و ئەو قسانەی دەیان کات زۆر بە نرخن لەگەڵ ئەمەشا هەوڵ دەدەم وەڵامێکی تری بەدەبنێم باش ئەی ئەم خەتە تەماشە لەوانەیە خوا چاو لە گوناهەکانێ بپۆشێ ڤێردۆ وەڵامی دەداتەوە بۆ چاویان لێ بپۆشێ لە هەموو حاڵێک دا کەیفی خۆیەتی ئێ جا ئەوە چی تایە چۆن هیچی تایە چۆن چۆن چۆن لەگەڵ قەشەیەکە بەو جۆرە دەدوێی تا فلمەکە نەبینی لەو قسەیە ناگەی تو. تۆ بەمە تانوت لە کۆمەڵ و لە هەموو دەوڵەت دەدەی. جا چی تیایە نە کۆمەڵ و نە دەوڵەت خۆ هیچیان پەری نین تا ڕەخنەیان لێ نەگیرێ. ئەمانە و یەک دوو شتی ترم لە چیرۆکە گۆڕی و دامەوە سانسۆر و پاش هەندێک لە سانسۆر دەرچوو. قسەیەکیش بۆ دز بکەین. هەندێ لە ڕەخنەکانی مستەر برێن بەجێ بوون. کە جاری دووەم چیرۆکەکەیان دامەوە، بە گوێی دا چرپاندم. کچەکە با سۆزانی نەبێت، چونکە چیرۆک نییە لە هۆلیودەوە دەرچێ و سۆزانییەکی تێ نەخرابێ. دەبێت دان بەوە بنێم کە ئەم ئامۆژگارییەیم بە ئاسانی بۆ قووت نەدرا، بەڵام گفتم دا کە بەجێی بگەیەنم. کە فیلمەکە تەواو بوو هەموو دەستە و دایرەی دەستگای ڕەوشت و سانسۆرچییەکان بۆ بینین و بڕیاردان لەسەری هاتبوون پاش مەقۆمەقۆیەکی زۆر و بگرە بە زۆرە ملێی برێن وتیان قەیناکە با دەرچێ. بەڵام چۆن ئاوها ڕێگەیاندا ئەمە نەختێمایی سەرسوڕهێنان بوو بووم چونکە لە سەرتاوە زۆر بە توندی دژی وەستان ڕاستەکەی لەم هەڵوێستیان دڵمی کرمێ بوو چاوەڕوانی ئەوە بووم بە شێوەی تر دژی بوەستن. کە خەریکی پاکنووسکردنی ڤێردۆ بووم، نامەیەکی تەلەفۆنیم لە مارشاڵی وڵاتە یەکگرتووەکانەوە پێگەیشت کە داوام لێ دەکات بچم بۆ واشنتۆن و لەوێ لەبەردەم کۆمیتەی چالاکییەکانی دژ بە ئەمریکایە ئامادە بم. دوایی بۆم دەرکەوت کە تەنها من نیم، بەڵکو هەژدە کەسی تریش داواکراون. هە لەو کاتەیە سیناتۆر، پێپەر کە هەڵبژێرراوی فلۆریدا بوو لە لۆس ئەنجلس بوو یەکێک پێشنیازی کرد بڕە بەشکاری بچم بۆ لای. بەڵام من نەچووم. چونکە وەزعی من لە هی ئەوانی تر جیاواز بوو. من هاوڵاتییەکی ئەمریکایی نەبووم. جگە لەمە هەموو بڕیارمان دا پێ لەسەر مافە دەستوورییەکانمان داگرین. ئەگەر بۆ واشنتۆن بانگ کراین، ئەوانەی کە ئەم هەڵوێستەیان بەکار هێنا بە تۆمەتی گاڵتەکردن بە دادگا ساڵێک حوکم دران. پاش ئەوە ئاگادار کرام کە لە ماوەی دە ڕۆژا بچمە واشنتۆن و لەبارەی ڕۆژ و سەعاتی ئامادەبوونەوە ئاگادار کرامەوە. بەڵام ئەوەندەی پێنەچوو ئاگاداریان کردم کە ئامادەبوونەکەم دە ڕۆژی تری دواخراوە. پاشی سێیەم دواخستن تەلۆگرافێکم بۆیان نارد کە تێیدا وتم ئێوە بەم دواخستنە یەک لە دوای یەکانە دەزگایەکی گەورە پەک دەخەن و زیانێکی گەورەم لێ دەدەن و چونکە کۆمیتەکەتان لەم دوایەدا هاتووەتە هۆڵیود و پرسیاری لە هانس ئیزلەری برادەرم کردووە، دەبوو منیشی بانگ بکردایە و ئەم هەموو زیانەی لێ نەدامایە. لە کۆتاییدا وتم، بۆ ئەوەی دڵنیابن بە درێژەی ژیانم هەرگیز لە هیچ حیزب و کۆمەڵێکی سیاسیا بەشداریم نەکردووە، هیوادارم هیوادارم لەم قسەیە نەڕەنجێن، لەبەر ئەمە تکایە پێم بڵێن کەی بێم بۆ واشنتۆن؟ دڵسۆزتان، چارلی چاپڵن. وەڵامێکی زۆر بە ئەدەبانەم بۆ هاتەوە کە مایەی سەرسوڕمانم بوو، دەڵێ، هاتنت پێویست نییە و مەسەلەکە بە نەبوو دابنێ. بە درێژەی ئەو هەموو گیر و گرفت و کۆسپانەی کە هاتوونەتە ڕێگام هەرگیز بیرم لە کارکردنی هونەرمەندە یەکگرتووەکان و بەروبوومی نەکردووەتەوە. ئێستا وا پێم دەڵێن کە یەک ملیۆن دۆلار زیانی کردووە. لەو ڕۆژانەیە کە هەڕەتی کاری بوو، ساڵی لە چل ملیۆن دۆلارەوە تا پەنجا ملیۆن قازانجی دەکرد، بەڵام هەرگیز نایەتە بیرم کە دوو جار زیاتر من بەشی خۆمم لەم سوودە وەرگرتبێ. ئەمیش بەڵایەکەوە هاتووە بە شاندا و. تەنها تروسکەی هیوا بۆ بژاردنەوەی ئەو زیانانەی کە بەر من دەکەوێ مسیۆ ڤێردۆیە کە بە تەمای قازانجێکی زۆرم لێی. ڕاستیەکەی هەموو خاوەن بەشەکانی تر لەم شەریکەیەدا کشاونەتەوەو ئێستا لەسەر دوو کەس بە نیوەیی ماوەتەوە کە یەکیان منم. لە هۆڵیۆد مسیۆ ڤێردۆم بە تایبەتی بۆ هەندێ دۆست و برادەر پیشان دا. لە کۆتاییدا تۆمان مان و لیۆن فشتوانگەر و چەند کەسێکی تر هەستانە سەر پێ و لە دەقیقەیەک زیاتر، هەر چەپڵەیان بۆ لێدا بەو پەڕی باوەڕ بەخۆبوونەوە فیلمەکەم بۆ نیویۆرک برد بەڵام هەرکە گەیشتم و نەگەیشتم ڕۆژنامەی دەیلی نیوز هێرشێکی هێنایە سەرم نووسی بوویان چاڕلی بۆ نیشاندانی فیلمەکە وا لە شار بەڵام پاش ئەم سەفەر و سەفەرکاریەی ئەگەر ئازایە با بێ بۆ کۆنفرانسێکی ڕۆژنامەی تا بە یەک دوو پرسیان نوکی لوتی بتۆزێنینەوە دایرەی پروپاگاندەی هونەرمەندە یەکگرتووەکان کەوتنە مەقۆ مەقۆ، بەرەنگاری ڕۆژنامەکانی ئەمریکا ببم یان نە، بەڵام من تا بڵێی لەوانە بەداخ بووم، چونکە، سەرلەبەیانی ڕۆژی پێشوو چاوم بە ڕۆژنامە بێگانەکان کەوتبوو، تا بڵێی بە گەرمی و دڵسۆزییەوە پێشوازییان لێکردبووم. جگە لەمە خۆشم ئەوە نەبووم کە ئاوەها بە ئاسانی قووت بدرێم. بۆ سبەینە چاوم بە ڕۆژنامەکانی ئەمریکا کەوت کە چوومە ژوورەوە هەستم بە سەغڵەتیە کرد لە پشتی مێزەکەەوە بە خێرهاتنم کردن و داوام لێکردن هەر پرسیارێکیان لەبەری ئەم فیلمە و پلانەکانی پاشە ڕۆژەوە هەیە بفەرمونون کەس متەقی نەکرد بەگاڵتە وتم هەموو بە یەک جار پرسیارم لێ مەکەن لە ناکاوە ژنێک کە لە ڕیزی پێشەوە دانیشت بوو هەڵسا و بێ هیچ پێشەکیە گوتی ئەرێ ڕاستە تۆ نەخێر نەخێر ڕاست نییە پرسیاری تر. دوای کابرایە کەوتە مگە من وام زانی یارۆی دەیلی نیوزە کەچی ئەو لە بنی نەهات ئەمیان چارەگرانێکی بەفەر بوو کە پاڵتوەیەکی بەسەر جلەکانی دا هەڵکێشا بوو خۆی بەسەر پارچە کاغەزێکا شوار کردبووە کە دیار بوو لەوەوە دەیخوێندەوە وتم ببورە لە یەک گوشەی قسەکانە نەگەیشتم لە بەرەمە تکایە جارێک تر بیخوێنەرەوە کابراوتی ئێمە ئەندامانی کۆنە جەنگاوەرە کاسەلیکەکان قسەکەم پێ بڕی من بۆ وەڵامدانەوەی کۆنە جەنگاوەرە کاسۆلیکیان ناتوم براکەم ئەمە کۆنفرانسێکی ڕۆژنامەگەریە ڕۆژنامەگەری یەکی تر لە خۆی هەڵیدا بۆچی هێشتا نەبوویت بە هاوڵاتیەکی ئەمریکا هیچ بە پێویستی نازانم دەست لە جنسیەی خۆم هەڵبگرم و من هاوڵاتیەکی جیهانیم ژوورەکە بوو بە هەڵا، دانیشتووان هەموو ورووژان، سێ و دوو، دەیانویست پێکەوە بە یەکجار قسە بکەن، یەکێک لە هەمووان دەنگی زلتر و بە زمانتر بوو، دەنگی لێ هەڵبڕی، بەڵام تۆ هەر چییەکت دەست کەوتبێ لە ئەمریکا دەستت کەوتووە، منیش بە زەردەخەنەیەک کەوتم تۆ، کاکە تۆ مەسەلەکە وەکوو سواڵکردن دەدەیتە قەڵەم، ئێستا بۆتی ڕوون نەکەمەوە ئیشەکەی من ئیشێکی جیهانییە و لە سەدا حەفتای داهاتەکەم لە دەرەوە دێت و وڵاتە یەکگرتووەکان سەدی سەد باجی لێ دەخاتە گیرفانەوە، جا وەکو دەبینی من مێوانێکی خراپ نیم وەنیە؟ کابرای جنگاوەری کاسۆلێک دیسان سەری هەڵدایەوە. پارەت لێرە دەست بکەوێ یان نە ئێمە کەل جەنگی فەڕەنسا بەشداریمان کردووە زۆر لەوە ناڕزین کە هەرە هاوڵاتیەکی ئەم وڵاتە نیت منیش وتم هەر تەنها جەنابێت لەو شەڕەیە بەشداری نەکردووە هەردوو کوڕەکەی منیش لە سپای پاتۆندا لە ڕیزی پێش پێشەوە بوون هیچیش بەمەوە خۆڵ ناکێشن یەکێکی تر وتی، هانس ئیزلەر دەناسی؟ گوتم، بەڵێ، برادەرێکی زۆر خۆشەویستمە و مۆسیقارێکی گەورەشە. ئینجا لە گەرمەی ئەم شەڕەوە دەنگێک وتی. ئەمە چۆن، ئەمە چۆن ڕێک دەکەوێ لە لایەکەوە هونەرمەندێک بیت و کە بەم هەموو بەختیاری و خۆشەویستییەوە خەڵکی سادەیت بە جیهان دەبەخشی، کەچی لە لایەکی ترەوە ئەوانەی کە بە خۆیان دەڵێن، نوێنەرانی ڕۆژنامەکانی ئەمریکا ئاوها ڕقیان لێت دەبێتەوە و بە سووکی سەیرت دەکەن. هەرگیز چاوەڕوانی قسەی خۆشی ئەوها نەبووم لەو حەشاماتەی کە لەوێ بوون، بۆیە بە وشکییەکەوە بەو کچە ڕۆژنامەنووسەم وت، ببورە، ببورە خانم لە قسەکەت نەگەیشتم، دەبێت پرسیارەکە دووپات بکەیتەوە.